گوێگرانی ئازیز و خۆشەویست شەوتان باش و سلااوان لێبێ خۆشحاڵین لە بەشی هەشتا و حوتی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوەلاتان فەرمونون لەگەڵمان بن. هەژاری موکریانی لە بەردەوامی گێڕانەوەی بەسەرهاتەکانی ژیانیدا دەست بە گەشتێک دەکات بەرەو مۆسکۆ کە لەلایەن کۆڕی زانیاری ئەکادیمی ئیلمی شۆڕەویەوە دەعوەتنامەیان بۆ هاتووە. ئەو دەنووسێ، لە ئاخر و ئۆخری پاییزی ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و سێ دا لەلایەن کۆڕی زانیاری ئەکادیمی ئیلمی شۆڕەویەوە دەعوەتنامەیەک بۆ کۆڕی زانیاری عارەبی و کوردی هات کە شەش کەس بنێرن، چوار پیرە عارەب لەلایەن کۆڕی زانیاری عارەبی و کەمال و من لەلایەن کۆڕی زانیاری کوردییەوە دەستنیشان کراین، هەروەک کە چووبوومە پاریس چەند دانەیەک شەرەفنامەم برد و پێشکەش بە شوێنەوارە زانستیەکان و پیاوانی وەک تەوفیق وەهبی و ئەدمۆنس و مستەر مەکنزیم کردبوو، دوازدە نوسخەم شەرەفنامە دەگەڵ خۆم بۆ شوڕەوی برد. بۆ جاری دووهەم پاش چاردە ساڵ دیسان لە ڕۆژێکی پڕ بەفردا گەیمە مۆسکۆ لە ئوتێل کۆنتینینتال لە مەیدانی سور کە ئوتێلێکی قەدیمی و زۆر جوان و بەشان و شکۆ بوو، دیار بوو زۆر میوانی بەقەدرین، هەر کەسە ژوورێکی زۆر ساز و تەیار و جوانمان هەبوو. جاران کە میوانی نووسەران بووم، ئەم جار میوانی ئەکادیمی علوم بووم، چاکی هێنابوو. عەرەبەکان کە هەمووی مێشک پووچەڵی ڕەگەزپەرست و دژی کورد و دژی ڕووسیە بوون و زۆربەیان ساڵەها مەعاش خۆری ئینگلیسیان و سەفیری زەمانی نووری سەعید و پادشایی بوون، سێ جەلسە لە ئەکادیمیی شۆڕەوی دەگەڵ زانایان کۆبووینەوە. قسە لە پەیوەندی دۆستانەی ئەکادیمیی عیلمیی عێراق و شۆڕەوی دەکرا. لە مەجلیسێکدا زانایەک وتی. وا دەردەکەوێ کە کوردستان پێش لە هەموو شوێنێکی ڕۆژهەڵات زۆر ئاوەدان بووە. زانایانی ئاسەواری شۆڕەوی لە مەڵبەندی سنجار شوێنەواری گوندێکیان لە بن عەرز دیوەتەوە. کە خانووەکانی بە زنجیرە و بە دەورەی مەیدانێکدا دروست کراون، کە ئەوە نیشانەیە کورد پەنجا هەزار ساڵ لەوە پێش فکری دیفاعی مونەزەمیان هەبووە و خەڵکی گوند توانیویانە بەرامبەر بە دوژمن گوندیان وەک قەڵا هەڵخەنەوە و دیارە تەمەدونێکی گەورەیان هەبووە. منیش لە وەڵامدا گوتم، زۆر بە داخەوە، شوڕەوی و زانایانی بە مردووی پەنجا هەزار ساڵ مانەوە خەریکن، بەڵام ئەوانەی ئێستا زیندوون و لە سەر زەوین و قەتڵ و عام دەکرێن، هیچ نرخێکیان بۆ دانەنراوە، بریا نیو ئەوەندە کە بە ئاسەواری کۆن مانەوە خەریکن، بە زیندووەکانەوە خەریک بوونایە و لە مردن ڕزگارتان بکردایەن. شەرەفنامەم بۆ کتێبخانەی لینین و زۆر لە کتێبخانەکانی تر نارد، نوسخەیەکیشم پێشکەش بە ئەنستیتیوی ڕۆژهەڵاتناسی کرد کە غەفورۆف ناو بە سەری ڕادەگەیشت. وەختی میوانییەکەمان تەنیا هەفتەیەک بوو، بردیانینە لینینگراد، دوو شەو ماینەوە، ڕۆژێک میوانی کەریم ئەیوبی بووین، هەر من و دوکتۆر کەمال. کەریم زۆر گۆڕابوو، سەروسمێڵی بۆز بووبوو، بووبووە چاککەرەوەی دەزگای دەنگهەڵسەنگ. وازی لە زمان شوناسی هێنابوو شەو تەلەفونم لە خانم سەیدا ڕۆدینکۆ کرد ئادرێسی دامێ کە هەر دەبێ بچم میوانی بم دیتمەوە پیر بوو بوو چاوی بێ حوکم بوو بوو دوو کوڕی لاوی هەبوو کە لە مەدرەسەی مۆسیقی بوون و کاریان نایەکرد مێردی نەمابوو زۆر ماڵێکی فەقیری هەبوو وا دەرکەوت لە ڕوسیاش کەسانێک کە لە کاری زۆر بە جێ دەمێنن لە بیر دەچنەوە داوای مەموزینم لێکرد کە خۆی بە چاپی گەیاندوو بە ڕوسی مانای لێداوەتەوە سوێندی خوارد کە هەر تاقە نوسخەیەکی هەیە وتم لێت ناستێنم. لە لینینگرادەوە من و کەمال چووینە یەریوان، عەرەبەکانیش چوونە تاشکەند کە چاویان بە مەلای ئۆزبەک و کتێبی عەرەبی بکەوێ و لە باکۆ یەکتری بگرینەوە، زۆر لە کوردەکان بە پیرمانەوە هاتن، شەو جاسمی جەلیل بیردی نییە ماڵە خۆی کە شاممان بداتێ و شەو بمان هێنێتەوە ئوتێل، دەتوانم بڵێم ماڵی جاسم ماڵی هونەر بوو. ئۆردوخانی کوڕی دکتۆرای لە ئەدەبیاتدا هەبوو. جاسم بۆ خۆی شاعیر و. چووینە ئەکادیمیی علوومی ئەرمەنستان. دەگەڵ حاجی جەندی شاعیر کە زۆر پیر بووبوو، بووینە ناسیاو. کوڕە جەحێڵەیەکی کورد سەرۆکی کاروباری ڕێکخراوی کۆمۆنیستی لە ئەکادیمیی بوو. زۆر بە لامەوە بە قیمەت بوو. وتی. سپاردوومە لە ماوەی شەش ساڵدا تاریخێکی زۆر پان و بەرین و هەموو لایەنەی کورد و کوردستان ساز بدرێ. ئەو پیاوەشم دیتەوە کە باسم کرد لە بۆکان ئەفسەرێکی ڕووسی، کە کرمانجیەکەی من کوردێک تەرجەمەی بە هەرمەنی دەکرد پاش نوێژ بردیانینە سەیری ئاسەواری کۆن کابرایەکی پیری عینەک لە چاو خەتی مێخی دەخوێندەوە قەت تۆ فارسی و کوردی وا بە ڕەوانی ناخوێنیەوە تەرجەمەی بە تورکی پێدەوتین جارێکیان سەرۆکی ئەکادیمیی لەوحەیەکی نیشاندام وتی ئەوە فلان شتە پیرە لێی مۆڕ بووەوە وتی. های! تۆ چوزانی؟ خۆ تۆ نازانی خەتی مێخی بخوێنیەوە! سەرۆکی ئەکادیمیاش وتی. ئوستاد بە ئەرمەنی نووسرابوو. دەنا من و خەتی مێخی تۆ هەزار گەزمان نێوانە. کوردێک بانگهێشتنی کردین بۆ گوندێکی کوردنشین لە نزیک چیای ئارارات. ژن و پیاوەکانی جلکیان تەواو وەک یەزیدییەکانی چیای شەنگال بوو. لەوێش بە دەهۆڵ و زوڕنا ڕەقسێکمان کرد. نانێکی ئێوارەیان داینێ، چووینە نیشانگەیەک کە بە یادی ئەو دوازدە عەشیرەتە ئەرمەنییانەوە چەقاوە کە تورکان قەتڵ و عامیان کردوون، نیشانگەیەکیش لە نزیک چیای ئارارات هەبوو، نووسرابوو، بە یادگاری برایەتی کورد و ئەرمەنی کە لێرە بە گژ تورکاندا چوونەوە و نیشتیمانی خۆیان برایانە پاراستووە. لاوە کوردێکم تاقی کردەوە کە حەز دەکەم بە بێ درۆ و دووڕوویی وەزعی کورد لە ئەرمەنستان چۆنە بۆم باس بکەی، وتی، ڕاستیەکەی ئەوەیە میللەتی ئەرمەنی زۆر دەگەڵ کورد چاکن جگە لە حقوقی قەومی ئەوەندەی شوڕەوی قەراری داوە ئەرمەنی پتر لەگەڵمان بە چاکە دەبزوونەوە ئەگەر دە کەس لە یەک ڕادەی خوێندەواری و بە یەک جۆر کارنامەوە داوای کارێکی دەوڵەتی بکەن یەکیان لەو دەیانە کورد بێ لێت ڕوون بێ کوردەکە قبوڵ دەکەن چونکە سەر بە میللەتی کەمینە و ئەقەلیەتە حورمەتمان زیاد لەوە دەگرن کە چاونۆڕین من قسەم کرد وتم سەیرە بانێک و دوو هەوا بێ کورد لە گورجستان هەقی نیە لە پاش کلاسی حەوت کە ئیجباریە بچێتە مەدرەسە و بگاتە خوێندنی باڵا ناچار ئەوی بیەوێ بخوێنە دەبێ هەڵێ بۆ مۆسکۆ یان لینینگراد کوردی ئازەربایجان زمانی خۆیان لەبیر براوەتەوە و هەموو بوونە تورک کەچی لە ئەرمەنستان هەم دەرز بە کوردی هەیە هەم رادیۆ ڕۆژنامە جل و زمانی کوردیش ئازادی ئازادە من وازانم ئەوە نەجیبایەتی ئەرمەنیانە نە قانونی شوڕەوی دەنا چۆن دەبوو بەرامبەر بە کورد فەرقی گورجستان و ئازەربایجان و ئەرمەنستان هەبێ لە حاڵێکدا کە کوردی گورجستان دوو ئەوەندەی کوردی ئەرمەنستانن کەمال وتی ناوێرم ئەو قسە تەرجەمە بکەم. لاوێکی کورد وتی، تۆ بە کرمانجی بڵێ تا ئێستا تەرجەمەی کەم. کە تەرجەمەی کرد کابرای ئازەربایجانی هەست تا دەستی خستە دەستم. وتی، لێم ڕوونە تۆ ڕاست دەکەی و ئەرمەنی زۆر لە ئێمە ئینسانی ترن و کەیفیشم بەو غیرەتییەت دێ کە ڕووبەڕووی من ئەمەت گوت. بەیانی ڕۆژی دووەم چوینە سەیری کتێبخانەی گەورە یەریوان زۆر گەڕین خاوەن و سەرپەرستی کتێبخانەوتی هەرچەند تەبقەی ژێر و بۆ میوانان مەمنوعە بیبینن بەڵام من دەتان بەمە ئەوێش بەڵام لام وابوو لە دیوی ژووری پێستەکەوە نووسراوە و بە کوڵکەوە هەڵگیراوە. گوتم، دەتوانم دەستی لێ دەم؟ وتی، نا، مەمنوعە! وتم، کوڕە دەستی لێ نەدەم، لێم دەبێتە مەراق و خەوم لێ ناکەوێ. مودیر پیاوێکی زۆر ڕووخۆش و خوێن شیرین بوو. چوو کلیلێکی هێنا و نووسراوی سەر پێستە ئاسکی دەرێنان، دەستم لێ دا. چاکترین کاغەزی تورمەی قەدیم چۆن بوو ئاوا ساف بەڵام بێ بریقە و نەرم تازە تێگەیشتم نووسین لە پێستی ئاسک یانی چی شەرەفنامەیەکی نیشان داین بە جوانترین خەت نووسرابوو دەورەی زێڕکفت و نەقاشی کرابوو چل ساڵ دوای هەووەڵین شەرەفنامە نووسرابوو کە دەیگوت لە قیمەت نایە ژمارەیەکی پێ یاداشت کردم کە بەو ژمارەیە تاریخی جوڵانەوەی شێخ عوبەیدوڵڵای نەهری لە کتێبخانەی قودسی ڕەزەوی لە مەشهەد هەیە. نە میکرۆفیلم نە نوسخەمان دەدەنێ، بەڵکو تۆ لە عێراقەوە پەیدای کەی. کە هەم ژمارەم ون کرد هەم نازانم هەیە یاخود نا. کاتێ دەچووینە گوندی کوردەکان و سەیری نیشانە یادگاریەکەمان دەکرد، ئاڵای تورکان لە دامێنی ئاراراتەوە دیار بوو. هیچم بۆ نەمابوو. دوو جنێوی سەر بە کوڵکەم بە جسن و ڕەگەزی تورک دا. زۆریان دیاریدامێ کە لە گشتیان عەزیزتر دوو تابڵۆی بەرجەستە بوو دیمەنی هەردوو چیای ئاراراتی پڕ لە بەفری دەنواند. ئێوارە وەختە لە یەریوانەوە چووینە باکۆ، شەو گەیشتین و عەرەبەکانیش هاتبوون. دکتۆر قادری ئاسۆ و ماڵ و منداڵەکانی و ژنی عەلی گەلاوێژ زوو زانیبوویان و هاتنە بەخێرهێنانم. لە بیرم چوو بڵێم، هەر کە گەیشتینە مۆسکۆ، کۆنە دەفتەرێکی چاردە ساڵ لەوە پێشم بردبوو، ئادرێسی فەتحی خوشکە نابی تێدا بوو، تەلەفونمان کرد. ژنێک جوابی داوە کە زۆر ساڵە لێرە نەماوە، بەڵام ئادرێسی تازەیان ئەو ژمارە تەلەفونەیە. تەلەفونم لێ کرد. گوتم فەتحی دەمناسی؟ وتی، چۆنت بناسم؟ تۆ کێی؟ وتم فکر بکەوە. وتی، بەخوا هەژارێکم دەناسی، بەڵام نازانم لە کوێ گۆڕی گوم بووە. ئیسماعیل کە لە تەورێز هاوەڵمان بووە لە باکۆیە با تەلەفۆنی بۆ بکەم. سمایل چۆنی؟ چ دەکەی؟ ئەویش گوێم لێ بوو لە وەڵامی قسەکەی فەتحیدا وتی، هەژارم وەبیر هاتووەتەوە دەگریم و حاڵم نییە. زۆر رێکەوتێکی سەیر بوو وتی، ئارام بگرە ئارام بگرە ئەمڕۆ هەژار هاتووەتە ماڵە من ها قسەی دەگەڵ بکە. جا ئەو شەوە هەر گەیمە باکۆ تەواو لە ئوتێل تۆریست نەحەسابوومەوە ئیسماعیل هات وتی، با بڕۆین بۆ ماڵی ئێمە. ڕەحیم قازی تەلەفۆنی کرد و بڕێک کۆخی. وتی، هەژار من نەخۆشم، نەمتوانی بێم، تۆ وەرە و دایکیشم لێرەیە. منیش وتم، ڕەحیم، من ژن ناهێنم. دایکت بدە بە یەکێکی تر. دەگەڵ سمایل چووینە ماڵی ڕەحیم. نەیهێشت بەند بم، بردمیە ماڵە خۆی، کیژێکی بە ناوی فەرزانە هەبوو، مۆسیقای زۆر خۆشی بۆ لێداین. ڕەئیسی عەرەبەکان ملی لەوە نابوو کە خانووەکەی ڕەئیسی ئەکادێمیە ناخۆشە، دەیوت، حقوقتان چەندە، ئێمە لە عێراق زۆر خۆشتر دەژین. کە لەو جێگەیەدا زۆر ئەحمەقانە بوو، پیاو شەرمی ئەکرد. لە خواحافیزیدا من گوتم، سوپاس بۆ خانمی خانەخوێ کە ئەو چێشتە خۆشانەی لێناوە و زەحمەتی ئەو توانی وامان بەخێوکا. خانم وتی، دەنا و هەموواندا تەنیا ئەو پیاوە دەزانێ دەڵێ چی، مانای هەیە، من هەر لە بەیانییەوە زەحمەت بکێشم، بە پیاوان بڵێن مەمنوون مەمنوون. لە بەیانییەکی زۆر ساردی شەوی دووهەمدا هاتینەوە مۆسکۆ. دکتۆر کەمال عەریزەیەکی دابوو کە چەند ڕۆژێک دەیەوێ متاڵا بکا و، چەند ئەسنادێک ڕونوس بکە قبول کرا کە کەمال و من بیست ڕۆژی تر لە مۆسکۆ بمێنینەوە و میوان بین ئەو ڕۆژە چوینە بازار و بردیانینە دیدەنی مۆز ئارامگای لینین مامۆستا سعید جەمیلێکی پیرمان دەگەڵ بوو هەردەیگوت ئەو کافرە خودا نەناسە ڕوسانە. ڕاوەستا بووین بەفر دەباری تا نۆرەمان دێ بچینە سەر قەبری لینین چوومە تەنیشتی وتم ئوستاد خودا زیارەتت قبول بکا و نیازت پێک بێنێ. عەرەب ڕۆینەوە و دەگەڵ کەمال ماینەوە و چووینە ئوتێلێکی تر دەگەڵ فەتحی دەگەڕام دەچوومە ماڵی شەوانە دەچووینە ڕستۆران پێکەوە.